نوری نەمر فیتنەی کۆمۆنیزم ئبن عمر ڕزای خوای لێبێ دەگێڕێتەوە ڕۆژێکیان پێغەمبەری خوا ڕووی کردە لای خۆرهڵات و فەرمووی الا ان الفتنە هاهنا من حیث یطلع قرن الشیطان. وریا بن، فیتنە ئا لێرەوە سەرهەڵدەدا، لەو شوێنەوە کە چاخی شەیتانی تێدا بڵاو بووەتەوە. ئەگەرێکی بەهێسەیە کە پێغەمبەری خوا عەلەیهی الصلوة والسلام لەم فەرموودەیەدا ئاماژە بۆ ئەو فیتنەیە بکا کە وەک بەدیلێک بۆ ستەمکاران و کافرانی خۆرئاوا لە خۆرهەڵاتدا سەرهەڵدەدات. جا وشەی قرن، کە لە دەقەکەدا هاتووە، هەروەک چۆن بە مانای شاخ یان قۆچی ئاژەڵ دێ، ئاوهاش بە مانای سەدە یان سەردەم دێ. بۆیە وا پەسەندترە کە زیاد لە واتای شاخ، سەدە، یاخود سەردەم بە هەند وەربگیرێ. هەرچی قەڕن و شەیەتانیشە، بە واتای سەردەمی شەیتان دێ، کە پێچەوانەی عەسری سەعادەتە. سەردەمی شەیتان ئەو سیستەمە نەگریسەیە کە لەسەر بناغەی، ئینکاریکرنی ئولوهیەت، دامەزراوە و ئامانجیشی بڵاوکردنەوەی ئیلحاد و ئیباحیەت و هەموو ئەو خراپەکاریانەیە کە لە دوێنێوە تا ئەمڕۆ شەیتان لە ڕێگەی نەفسی ئەمارەی بەدخوازەوە هەوڵی داوە بیچرپێنێ بە ناخی مرۆڤدا. ئەگەرچی ئەم سیستەمە تۆقێنەرە کە ڕۆڵەی ناشەرعی ڕژێمی سەرمایەدارییە ئێستا وا لە گیانەڵادایە، کەچی تا ئەم ساتەش لەسەر زەوی پاڵەوانی بێ ڕکابەری دوژمنایەتی کردنی دین و دیانەت و موقەدەسات و مێژوو و تەنانەت دیموکراسیشە و بووەتە خەونی ترسناکی مرۆڤەکان. بۆیە وا دەبینم پێغەمبەری خوا ئەو سەردەمەی کە ئەم سیستەمەی تیادا باڵادەستە بە شوێنکەوتوانیشیەوە بە سەردەمی شەیتان ناوزەد دەکا ئیتر بەم جۆرە هۆشیاری دەداتە ئۆمەتەکەی لە بەرامبەر ئەو قەیرانە جیهانیەوە کە ئەم سەردەمە لەگەڵ خۆیدا دەیان هێنێت. گەنجینەکەی فورات پێغەمبەری سەروەرمان درودی خوای لێ بێ لە فەرموودەیەکدا دەفەرموێ، یوشک الفرات ان یحصر عن کنز من ذهب او جبل من ذهب فمن حضره فلا یاخذ منه شیئا. نزیکە ڕووباری فورات ڕۆبچێ و چیایەکی ئاڵتوون دەربخات، ئەگەر هەر کەستان لەوێ بوو با هیچی لێ هەڵنەگرێ. تا ئێستا چەندەها جەنگ و کوشتاری گەورە لە نزیک فوراتدا ڕوویان دا. جا ئەگەر لە مێژوویەکی نزیکەوە دەست پێ بکەین، دەبینین جەنگێکی مەزن لە نێوان عێراق و ئێراندا لە نزیک ڕووباری فوراتدا ڕوویدا، لە ساڵی هەزار و نۆ سەد و پەنجا و هەشت یشدا هەر لە نزیک ئەو ڕووبارەدا کوشتارگەیەک ڕوویدا چەندەها کەس لە نەوەکانی پێغەمبەری خوا تیایدا کوژران لەگەڵ ئەوەشدا ناکرێ ئەو دوو ڕووداوەی سەرەوە ببنە ڕاڤە و مەبەستی فەرموودەکەی پێغەمبەری خوا بەڵکو وا گونجاوترە بەدووی ئەو ئاماژانەدا بگەڕێین کە بۆ کۆمەڵە ڕووداوێک کراون لەوانەیە لە داهاتوودا ڕووبدەن بۆ نمونە هەروەک چۆن دەکرێ بە شێوەیەکی مەجازی ئاماژە بێ بۆ ئەو سەردەمەی کە ئاوی فوڕات وەک ئاڵتون بە نرخ دەبێت ئاوهاش دەگونجێ وشەی ئاڵتون هێما بێ بۆ ئەو داهاتەی لە ئەنجامی دروستکردنی بەنداو و بەربەستەکانەوە بەدەست دێ هەروەک دەشگونجێ هەواڵی ئەوە درابێ کە ئاوی فوڕات بە تەواوی وشک دەبێ و لە ژێریدا چەندین پاشخان و سەرچاوەی ئاڵتون و نەوت دەردەکەون ئەمە جگە لەوەی کە دەکرێ لە ئەنجامی داڕمانە خاکیەکانەوە کانێکی لەو شێوەیە بدۆزرێتەوە بەڵام هەر چۆنێک بێت گومان لەوەدا نییە فەرموودەکە باس لە مەترسی ئەو ناوچەیە دەکا کە وەک بۆمبێکی تەوقیتکراو وایە لە جەستەی جیهانی ئیسلامیدا ئەمانە شتانێک نین ئەمڕۆ دەرکەوتبێتن بەڵکو ڕووداوگەلێکن لە داهاتوودا ڕوودەدەن، ئیدی ئەوانەی بەو ڕۆژگارە دەگەن سەر لە نوێ لە ناخی دڵیانەوە دەڵێن، ڕاستت فەرموو ئەی پێغەمبەری خوا و بەمەش ئیمانەکەیان تازە دەکەنەوە. باڵفتەبوونی مەسیحیەت سەرداری هەردوو جیهان عەلەیه الصلوة والسلام هەواڵی ئەومان دەداتێ ئاینی مەسیحی باڵفتە دەبێ و ئاوێتەی ڕۆحی محەمەدی دەبێ، بەڵێ، لە کاتێکدا نوێنەرانی ئینکار و بێباوەڕی ئیمانداران دەستگیر دەکەن، ئەوانەی کە هێزی ئاسمانیان بەدەستە بە پشتیوانی پەروەردیگار جارێکی تر بەدبەختی مسوڵمانان دەگۆڕن و لوتی الحادیش جارێکی تر دەشکێتەوە. لەم جەنگە جیهانیەدا هەموو لایەک پڕ دەبێت لە تەرم و جەستەی مردوو، ئینجا هەڵۆکان هەڵدەستن بە گواستنەوەی ئەو تەرمانەی کە سەر زەوییان داپۆشیوە. ئاماژەی ئەم هەڵۆیانە بۆ دەزگایەکی دیاریکراو چەندە مانابەخشە. چاکسازی لە کشتوکاڵدا چەندین چاکسازی پێشکەوتن لە بواری کشتوکاڵدا ئەنجام دەدرێت لە سایەی ئەو پێشکەوتنانەوە هەناری وا دێتە بەرهەم کە بیست کەس ئینجا دەتوانن تەواوی بکەن و سێبەری توێکڵەکەیشی مرۆڤێک دادەپۆشێ هەروەها دەنکە گەنمیش بەو جۆرە گەورە دەبێ ئەمانە شتانێکن ئێمە لە ڕۆژگاری ئێستاماندا نایان بینین بەڵام بە دڵنیاییەوە لە داهاتوودا دەبینرێن جاکە ئەو ڕۆژە دێ دەوترێت بەڕاستی تۆ نێدراوی پەروەردیگاریت ئیتر بەم شێوەیە ڕایەڵەکانی وابەستەبوون بە پێغەمبەری خواوە نوێ دەکرێتەوە و پتەوی بەدەست دێنن چونکە سەدەکانی ڕاستی و دروستی ئەوە دەردەخەن و هەموو فەرماییشتەکانی یەک بە یەک دەخەنە پێش چاوان. ئێمە شەیدا و تامەزرۆی ئەو سبەینێیەین کە لە ڕەحمی زەمەنەوە چاو بە دنیا هەڵدێنێت. ئەوە سبەینێیەکە جگە لەو، هیچ ڕۆشناییەکی تر نییە. خۆ ئەگەر ساتێک خامۆش ببێت، ژیان سەر تاپا دەبێتە شەوی یەڵدا. دەک ڕۆحت شاد بێ، عاکیف. ناهاوسەنگییەکانی سەردەم. لە دەمی نزیک بوونەوەی قیامەتدا سەلام کردنی تایبەتی واتا داری کردنی ئەو کەسانەی سەلامیان لێ دەکرێت سەر هەڵدەدات بازرگانی بە جۆرێک گەشە دەسەنێت تەنانەت ژن هاوکاری مێردەکەی دەکات لە بازرگانیدا سیلەی ڕەحم دەپچڕێنرێت لە کاتێکدا کە شایەتی درۆ دەدرێت کەچی شایەتیدانی حەق دەشاردرێتەوە قەڵەمیش برەو دەسێنێت ئەم فەرمایشتەوە بەڕوونی ڕۆژگاری ئێستامان وەسف دەکا جێ بۆ هیچ ڕاڤە و لێکدانەوەیەک جێ ناهێڵێت بازرگانی بە جۆرێک برەو دەسێنێت سەرمایەی ملیارەها و تریلیۆنەها مامەڵەی پێوە دەکرێت تەنانەت لە ڕێکلامەکاندا ملیۆنەها و ملیارەها خەرج دەکرێت ئافرەتیش لەم نێوەندەدا زۆربەی جار وەک ئامرازی ڕێکلامکردن بەکاردەهێنرێت جاری واش دەبێ ئافرەت ڕاستەوخۆ دەچێتە دنیای بازرگانیەوە و لە بازار و پێشانگاکاندا خۆیان دەبنە ڕێکلامکاری خۆیان تکام وایە گومان نەبەن کە من دژی بازرگانیم بەڵکو تەنها دەمەوێت ئاماژە بەڕاستی و دروستی ئەو هەواڵە بکەم کە پێغەمبەری مرۆڤایەتی سەڵ الله و عليه وسلم باسی کردووە سیرەی ڕەحم دەپچڕێنرێت و مافی دایک و باوک و خزمە نزیکەکان دەخرێتە ژێر پێ و پێشێڵ دەکرێن کاتێکیش دایک و باوک پیر دەبن و کەڵکی هیچیان نامێنێت واتا ڕێک لەو کاتەدا کە ئاتاجی شەفەقەت و چاودێرین ڕادەستی خانەی پەککەوتە و خەڵوەتگەی پیران دەکرێن ئیدی ئەو مرۆڤە بەساڵاچوانە هەوڵ دەدەن لەوێدا ئەو ئاسوودەیە بەدەست بهێنن کە لە ماڵەکانی خۆیاندا لە دەستیان دابوو وێڕای ئەوەی خوای باڵا دەست لە پاش زاتی مەزنی خۆی گەورەترین مافی بەوان بەخشیوە کەچی ئەم فەرمانەی پشتگوێ دەخرێت و بە جۆرێکی ناڕەوا و دوور لە بەزەیی کە تەنانەت وا لە مرۆڤ دەکات ڕەحمەت بۆ دڕندەترین بەربەرییەکان بنێرێت مامەڵەیان لەگەڵدا دەکرێت. جا ئایا ئەو شتانەی باس کران بەسەر ڕۆژگاری ئەمڕۆماندا دەچەسپێن یان نا؟ وەڵامی ئەمە جێدەهێڵم بۆ دەرک و عیرفانی خوێنەری هێژا. قەڵەم پەرە دەسەنێت و چاپخانەکانیش بێ وەستان لە کاردا دەبن و سەرگەرمی لە چاپدانی ڕۆژنامە و گۆڤار و کتێب دەبن. دەزگاکانی چاپ و بڵاوکردنەوەش بەردەوام کتێب و ئینسایکلۆپیدیا بڵاو دەکەنەوە، تا ئەوەی ڕەفی کتێبخانەکان پڕ دەبن لە هەزاران جۆری کتێب، نووسین دەبێتە پیشە و نووسەریش پەرە دەسەنێت. شایەتی ناهەق و درۆ کۆمەڵگە دەهەژێنێت و کەسیش لە شایەتی حەق نزیک نابێتەوە. ژیانی کۆمەڵایەتیش وەک بڵێی دەبێتە کارگەیەک بۆ بەرهەمهێنانی درۆ. ئیتر لە دنیایەکی وادا، درۆ و خیانەت و ساختەکاری تاڕادەیەکی بەرچاو دەبنە تەوەری ژیان. جا وەک دەبینین هێندە بە ڕوونی گوزارش لە بابەتەکان کراوە کە لەوانەیە ئەم گومانە بە مێشکی هەندێک کەسدا بێت تۆ بڵێی بەڕاستی ئەم فەرمایشتانە هی سەروەرمان بن؟ وەڵامی ئەمەش لەو پەڕی ساناییدایە، ئەم وتانە لەو کتێبی فەرموودانەدا هەن کە بە لایەنی کەمەوە سیانزە سەدە لەمەوبەر تەدوین کراون. جا ئەگەر ئەم وتانە هی پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم نەبن ئەی هی کێن؟ کێ توانای ئەوەی هەیە وەک ئەوەی بە چاوی خۆی بیبینێ باس لەو ڕووداوانە بکا کە ئەو هەموو سەدەیە دوای خۆی دێنە گۆڕێ؟ خۆ ئەگەر ئەو وتانە هی هەر کەسێکی تر بن جگە لە پێغەمبەری خوا، مەگەر نابێت لانیکەم هێندەی سەروەرمان دارایی ڕوانینێکی نوورانی بێت؟ جا ئایا لە مێژوودا کەسێکی تر هەیە هاوشانی پێغەمبەر بێت تا ئەم فەرمایشتانەی بدرێتە پاڵ؟ نەخێر، ئەم فەرموودە غەیبیانە هەموویان بۆ پێغەمبەری خوا دەگەڕێنەوە، چونکە پەروەردیگاری فێری کردووە و ئەویش ئێمەی لێ ئاگادار کردوونەتەوە. بەڵێ، ئەم ڕووداوانەی لە ڕۆژگاری ئەمڕۆماندا ڕوو دەدەن، زۆر بە ڕوونی و مەودای ڕاستگۆیی پێغەمبەری خوامان، صلی اللە علیه و سلم، بۆ دەردەخەن. نوری نەمر.